فَکانَ قاب قوسین او ادنی. بە جۆرێک کە پێوانەی نێوانی ئەو و پێغەمبەر ئەوەندەی دوو کەوان یا لەوە نزیکتر بوو، واتە ئەوەندەی دوو کەس بەرامبەری یەک دانیشن و هەر یەکە کەوانەکەی خۆی لە بەردەمی خۆیا دانێ. ما کذب الفواد ما رأى. دڵی پێغەمبەر درۆی نەکرد لەگەڵ چاوی لەوەدا کە بە چاوی خۆی بینی، واتە، ئەوەی پێغەمبەر بە دڵ حاڵی بوو بە چاوی دڵ تێگەشتبوو گشتی ڕاست بوو، واتە، دڵی پێغەمبەر بە چاوی وت، ئەوەی تۆ دیت هەر ئەوە بوو منیش تێی گەیشتم، بەو مەعنا کە دڵ و چاو وەک یەک و هاوجووت بوون لە تێگەیشتن و بینینی جوبرەئیلە. ئەو بتانەی ئێوە ئەیانپەرستن لە چەند ناوێ بەولاوە نین کە خۆتان و باوباپیرانتان ناوتان لێ ناون خوا و نە خوان و نە هیچ و هیچ سیفەتێکی خوایەتیان تیا نیە و خوا هیچ بەڵگەیەکی بۆ خوایەتی ئەو بتانە نەناردۆتە خوارەوە ئەوانەی ناوی خوایان لەم بتانە ناوە تەنها شوێنی گومان و خەیاڵ و شتێ ئەکەون کە نەفسی خۆیان ئارەزوی ئەکا کەچی هیدایەت و ڕێپیشاندانیشیان لە خواوە بۆ هاتووە و ئەبوو شوێنی ئەو هیدایەت و ڕێپیشاندانەی خوا بکەون بەڵام شوێنی نەکەوتن و شوێنی چاولێکەری باوباپیرانیان و خەیاڵ و هەوا و هەوەسی نەفسی خۆیان کەوتن. ئەم للئینسان ما تمنی. یا ئایا ئادەمیزاد ئارەزووی هەرچی بکا بۆی ئەبێ؟ دیارە نەخێر. دنیا و ئارەزووی دنیا ئەو ڕادەیەیە کە پایەی زانستی ئەوانەی پێگەیشتووە و لەوە تێپەڕی نەکردووە. بێگومان خوای تۆ لە هەر کەس باشتر ئەزانێ کێ ڕێی خۆی وێڵ کردووە و لێی تێکچووە و باشتریش ئەزانێ کێ هیدایەتی خوای وەرگرتووە. ئایا تۆ ئەو کابرات دیوە کە پشتی لە موسوڵمانەتی هەڵکرد و پاشگەز بووەوە؟ وَأَعْطَى قَلِيلًا وَأَکْدَى. کە کەمێکی ماڵی خۆی دا بە برادەرەکەی و ئەوی کەی لێ گرتەوە و نەیدایە؟ یان خەبەری ئەوەی نەدراوەتێ کە لە پەڕە وەحییەکانی مووسادا هەیە و. وَإِبْرَاهِیمَ الَّذِی وَفَّا. لە پەڕە وەحییەکانی ئیبڕاهیمیشا هەیە، ئەو ئیبڕاهیمەی چی لە ئەستۆی خۆی گرتبوو بەجێی هێنا و خۆی دا بە دەستی خێڵە بتپەرستەکەیەوە فڕێیان دایە ناو ئاگرەوە و ئەوەیش کە لە پەڕەکانی مووسا و ئیبڕاهیما هەیە ئەوەیە. ئێوە بێ ئاگایانەیش ڕابوێرن. فاسجدوا للە واعبدوا. کەواتە دەی سوژدە بەرن بۆ خوا و سەری بۆ بخەنە سەر زەوی و بیپەرستن.